چاپکراوێکی بە نرخی نێو کتێبخانەی کوردیە کتێبێکی واڵایە سەبارەت بە خودی نووسەر و بیرەوەریەکانی و خۆشەویستی وڵات و گەلێشتی تر. داخستانی من پڕاوپڕی پەند و دەی نەستەق و حکایەتی خۆش و بەسەرهاتی خەمناک و بیر و باوەڕی بەرزە دەربارەی مانای ژیان بە کورتی بڵین ئەم کتێبە پڕێتی لە شیلەی مهرەبانی و مرۆڤایەتی. ئەڵلقەی نۆزدەیەم. ئینجا تەیمور لەنگ و پێخواس و شای ئێران پەلاماریان داین ویستیان زمانی خۆیانمان بەسەردا بسەپێنن بەڵام کە قۆڵیان هەڵتەکاندین پەنجەمان هەڵنەوەرا. کە درەختیان ڕاوەشاندین چڵەکانی نەشکاند. شامیل دەیگوت، دەبێ زمانەکەمان وەکوو نیشتیمانی زگمان بپارێزین. حاجی مورادیش دەیگوت، وشە وەکوو گوللە وان خەساریان مەکەن. باوکیشم هەموو جار دەیگوت، کە باوک دەمرێ خانوو زەوی و شیر و پاندوور بۆ کوڕەکانی بەجێ دێڵێ، بەڵام هەر نەوەیەک، زمان بۆ نەوەی پاش خۆی بەجێ دێڵێ. ئەوەی زمانی هەبێ خانوو دروست دەکات، شیر دروست دەکات، پاندوور دروست دەکا و ئاوازی پێ لێ دەدا. ئەی زمانی زگماکم! نازانم داخۆ تۆ بە من ڕازیت یان نە، بەڵام من لە ناو تۆدا دەژیم و بە تۆ دەپەسنم. چۆن ئاوی سازگاری کانی لە ناخی تاریکییەوە هەڵدەقوڵێتە سەر سەوزای و بەرهەتاو، وشەی زمانی زگماکی منیش ئاوەها لە ناخی دڵمەوە دێ و لە گەرووم هەڵدەقوڵێ و لێوم دەیچرپێنێ، گوێ لە چرپەی خۆم دەگرم، گوێ لە تۆ دەگرم ئەی زمانی زگماکم. هەست بە گرمەی بەهێزی ڕووبارێکی شاخاوی دەکەم کە لە تەنگەبەرێک ڕێگای خۆی بکاتەوە. خوڕەی ئاوم خۆش دەوێ کە دوو خەنجەری ڕووت بەیەک دەکەون زرنگیان دێ، ئەو زرنگەیەم خۆش دەوێ. ئەمانە هەموو لە زمانی مندا هەن، چرپەی خۆشەویستیم خۆش دەوێت. ئەی زمانی زگماکم. ناتوانم بە هەموو کەست بناسێنم. لە دەنگان دەوڵەمەندی. زۆرت دەنگ هەیە. زۆر زەحمەتە تا بێگانەیەک فێرت دەبێ بەڵام کە فێرت بوو دەزانی چەند شیرینە پێت بدوێ. ئەم ژماردنە وەکو ئەو پیاوەتیە وایە کە پیاو پێویستێتی بۆ ئەوەی لە کەنارێکی ڕووبارەوە بپەڕێتەوە کەنارەکەی تر و بەردێکی زلیشی لەسەر شان بێ ئەگەر بتانی تا دەبژمێری هەموو شتێکت پێدەکرێ دەتوانی مەلە بکەی فەرم و ئازایانە وەرە پێش ئەدی لەبارەی نەتەوەکانی دی چ بڵێم پیرەمێرد بە منداڵە ئاواران دەڵێن سێجار لەسەر یەک بەبێ گرێ و ڕاوەستان بڵێ کۆداک گۆرگ کڤێرک، کڤا، کڤا، دانا، واتە بۆق لە بن پرد دەقیڕێنێ. خۆی تەنیا چوار وشەیە، بەڵام ئێمە کە منداڵی گوندەکەمان بووین، چەند ڕۆژێ مەشقمان دەکرد بۆ ئەوەی بتوانین ئەم ڕستەیە بە دروستی و خێرایی بڵێینەوە. ئەبوتالیب خۆی ئاڤاری دەزانی. کوڕەکەی ناردە تسادا بۆ ئەوەی ئەویش فێری ئاڤاری ببێ. کە کوڕەکەی گەڕایەوە، ئەبوتالیب لێی پرسی، سواری کەر بووی؟ کوڕەکەی گوتی، بەڵێ. سواری بووم ئەبوو تاالب گوتی دەزانیت تا دەبژمێری کوڕەکە وتی بەڵێ دەزانم دەی بزانم سێجا لەسەر یەک بڵێ کۆدا گۆرگ کفێرک کفە کڤدانە کوڕەکەی گوتی چما تۆوا دەزانی من ئامانجی تۆم بە تەواوی هێناوەتە جێ زمانی گوندە ترنجاوەکانی ناو شاخەکانمان ئەمانن. هیچ زمانێکی دنیا ئەوەندە پیتی نییە بایی نووسینەوەی وشە و دەنگی زمانی ئێمە بکات. یان وەکو زاناکان گۆتەنی بایی ئەوە بکات کە بە ڕەمز دەنگی گەروی و دەنگی گیرە و تون دەربڕێ بۆیە کە ئەلف و بێماندانە ناچاروین هەندێ پیت بخەینە سەر پیتەکانی ڕووسی بە تایبەتی پیتە دەنگیەکان ئەمەش هەندێکیانن. گی، خی، فی، لیل. هەر سەبارەت بەم پیتە زیادانەش کە کتێبێکی ئاڤاری دەکرێتە ڕووسی لە ئاڤارییەکە کەمتر دەردەچێ وەکو گوندیەک وایە کە سێ مانگی تەواو وەک مسوڵمانان بە ڕۆژوو بووبێ. یەکێک لە شامیلی پرسی بۆچی ئەوەندە نەتەوە زۆرە لە داغستانا هەن؟ شامیل گوتی بۆ ئەوەی لە تەنگانەدا بچنە هانای یەک، بۆ ئەوەی کەیەکێ گۆرانی گۆت ئەوانەی دی بۆی بگێڕنەوە. ئێستا پرسیارم لێ دەکەن باشە وەزع چۆنە؟ ئایا بە هەموو لایەک چوونە تەهانایی تاکە کەسێکەوە؟ بەڵێ هیچ تاقە کەسێک لا تەریک نەوەستاوە ئەدی ئەدی گۆرانی بە کۆمەڵ گوتراوە بەڵێ نیشتیمانەکەمان یەکە زۆر ئاواز هەن بەڵام یەک گۆرانی پێک دێنن زۆر زمانی جودا هەن بەڵام یەک دڵ هەیە دەستکەوتە پیرۆزەکانی هەموو خەڵک لە ناو یەک دەستکەوتی گەورەدا تواوەتەوە. بەڵام دیسان نەتەوەکان جیاوازیان هەیە. باشەم جیاوازیە چییە؟ وەڵامدانەوەی ئەم پرسیارە زۆر زەحمەتە. لەبارەی نەتەوەکانمانەوە دەڵێن هەندێک بۆ جەنگان لەدایک بوون هەندێکی تر بۆ چەک دروستکردن، هەندێکی تر بۆ مەڕ لەوەڕاندن، هەندێکی تر بۆ زەوی کێڵان، هەندێکی تر بۆ باخ پەروەردە کردن، بەڵام ئەمە قسەی قۆڕە. هەر گەلێک جەنگاوەری خۆی، شوانی خۆی، ئاسنگری خۆی، باخچەوانی خۆی هەیە، هەریەکە پاڵەوانی خۆی، گۆرانیبێژی خۆی و وەستای خۆی هەیە. باتیر مۆزایێڤ و نوخای لەک، هارون سەعیدۆڤ، سەعید گابێڤ، ئەفەندی کاپاییڤ، سورخای ئێ، ئەبوتالیبی برادەریشم. لە زۆر نەتەوە و ناو تەنیا ناوی ئەوانەم هێنا کە یەکەم جار بە مێشکمدا هاتن. لای ئێمە و لای نەتەوەکانی دی وێنەیان زۆرە. ناوی بەرزیش زۆر هەن، هەیانە پیرە جەنگاوەرە، شاعیرە، پیشەگەرە، هەیشیانە پاڵەوانی. ئەم زەمانەیە. دەرهەق هەندێکیان دەڵێن سەرکێشن، دەرهەق هەندێکی تر دەڵێن گێلن، هەندێکی تر دزن، هی تر ساختەچین، بەڵام بەلای منەوە ئەمە هەمووی درۆیە، لە هەموو نەتەوەیەک پیاوی کورت و درێژ، کۆک و پووخەڵە هەن، دز و دووزمانیش هەن، بەڵام ئەمانە دڵکوداڵن، بەشەر نین. برادەرێکم دەیگوت دەتوانم پێشەکی نەتەوەی. هەر کەسێک بزانم گوتمان چۆن گوتی ئاسانە نەتەوە هەیە لە داغستان ناوی ناهێنین ڕۆڵەکانی هەر کە گەیشت نە مەحاشقەڵا خێرا دەچنە ڕێستۆران و لە شوێنی وا دەگەڕێن کە کچی جوانی لێوێ کەسێ کەسیان دەگەنە یەک دەیکەنە کۆڕی ڕابواردن نەتەوەی تر هەیە ناوی ناهێنین ڕۆڵەکانی هەر خێرا ڕادەکەن بۆ سینەما و شانە و ئاهەنگی مۆسیقا کە سێ کەسیان دەگەنە یەک دەیکەنە ئۆرکسترا کە بوون بە پێنج دەیکەنە تیپی سەما و هەڵپەرچێ و گۆرانی هەندێکی تر دەچنە کتێبخانەکان و دەیانەوێت لە ئامۆژگا بخوێن و نامی دکتۆرا پێشکەش بکەن کە سێ کەسیان دەگەنە یەک دەبێتە لیژنەی زانایان و کە بوون بە پێنج کەس دەبێتە کۆڕی زانیاری. هەندێکی تر هەر ناویان ناهێنین، تەنیا بیر لە ترۆمبێل کڕین دەکەنەوە و دەیانەوێ ببن بە شۆفێر و لە ناو ترۆمبێلان بگەڕێن، کە سێ کەسیان دەگەنە یەک دەبێتە ئێزگەی ترۆمبێل و کە بوون بە پێنج کەس دەیکەنە گەڕاجی هاتوچۆ. هەندێکی تر وەرشە یان دووکان یان چێشخانە یان کۆشک پەسەند دەکەن، لە هەر کوێ سێ کەسیان بگەنە یەک دەبێتە دووکانی بازرگاری و کە بوون بە پێنج کەس دەبێتە گەڕێکی پیشەسازی. بەڵام هەر بۆ گاڵتە ئەم قسەیە دەکەین ئاخۆ هیچ نەتەوە هەیە پیاوەکانی کچی جوانیان خۆش نەوێ و حەز نەکەن بچنە ڕێستۆران هەر نەتەوەیەک شانۆی خۆی هەیە و شایی خۆی هەیە و گۆرانی خۆی هەیە تیپێکیاو بەشمان هەیە بۆ هەموو نەتەوەکان لیزجینکا لە هەموو نەتەوەیەک هیوا هەیە حەزی لە ترۆمبیلی بۆڵگا و کارگە و دووکانی بازرگانییە. جارێکیان ئەبوتالیب باسی نەخۆشییەکی دەکرد کە پێشتر کەس لە داغستان نەیبیستبوو، ئەویش نەخۆشیی سەرخۆشییە. ئەبوتالیب دەیگوت، وەختی خۆی یەک سەرخۆش لە گوندەکەمان هەبوو، ناوی، دا، بوو. کەسی نەبوو نەیناسێ، کەچی ئێستا تەنیا تاکە کەسێک لە گوندەکەمان هەیە کە سەرخۆش نییە، خەڵک پێیان سەیرە و لە دوورەوە دێن و وەکو عاجباتی تەماشای دەکەن. ئەبو تالیب زۆر چیرۆکی وای دەگێڕایەوە، بەڵام دەترسم ئەگەر بە بەر چیرۆکەکانیدا بچین خۆمان لەبیر بکەین و بە تەواوی لە باسەکەمان بچینە دەرەوە. باسی ئەم نیشتیمانانەیان دەکرد. کە نەتەوەکانی داغستان لێک جودا دەکاتەوە. ئاخۆ دەبێ ئەم نیشانەیە جلوبەرگ بێ؟ تەپڵە بێ؟ یان جۆری تەپڵە لەسەر نان بێ. بەڵام ئێستا هەموو کەس چاکەت و کراس لەبەر دەکات و قۆندەلە لە پێ دەکات و تەپڵە لەسەر دەنێ نەخێر ئەگەر یەکشت ما بێ نەتەوەیەک لە نەتەوەیەکی دی جودا بکاتەوە زمانە سەیرەوەی ئەگەر یەکێکی لیزجی یان تات یان ئاڤار یان دارجین بە ڕووسی بدوێ یەکسەر لە نەبرەی دەنگ و شێواندنی ئەکسێنتی ڕووسییەکە دەتوانی کومیک لە لەک و لیزچین لە کومیک جودا بکەیتەوە بۆ نمونە هەر وشەیەک سەرتاکەی سین بێ ئاڤار ئیەکی بۆ زیاد دەکەن دەیکەنە ئیس لە باتی ستەمبۆڵ بە ڕووسی دەڵێن ئیستەمبۆڵ لە باتی ستکان دەڵێن ئیستیکان لە باتی ستا لسکی دەڵێن ئیستا لسکی ڕۆژێکیان باسی زمانەکەمان دەکرا و تاالب لێ کابرایەک جیاوازی شێوەی دەربڕینی زمانەکانی پیشان دەدا و دەولاسکەی دەکردنەوە، ئەبو تالیب گوێی لێگرت و پاشان قسەی پێبڕی و گوتی، وا چاکە بێدەنگ بی، زۆرت گوت، ئێستا نۆرەی منە. نابێ هەڵەی تاکە کەسێک بدەیتە پاڵ هەموو گەل. دارستان بە درەختێک و بە سێ درەخت و بە سەد درەختیش نابێ. مەسەلەی زمانەکەمان مەسەلەیەکی زۆر سەخت و ئاڵۆزە. وەکو گرێیەک وایە لە پەتێکی تەڕ درابێ. کاتی خۆی وایان دەزانی ئاسانترین ڕێگا بۆ لە تەنگانە دەرچوون ئەوەیە وا پیشان بدەی هیچ تەنگانە لە گۆڕێ نییە. بەڵام گرفتەکار دەمێنێ. لە سەردەمی دێرین هیچ شتێ هێندەی جیاوازی نەتەوایەتی گەلەکانی تێک بەرنەدەدا و شیری پێ لێک نەدەسوو. لە یادمە کۆنگرەیەکی ڕۆژنامەگەری لە مەحەچقەڵا بەسترا، سی و هەشت پەیامنێر کە لە مۆسکۆ کاریان دەکرد و نوێنەری بیست دوو نۆ دەوڵەت بوون هاتنە داغستان یەکەم جار بەناو گوندە شاخاویەکاندا گەڕان و قسەیان لەگەڵ ئافرەت و پیاوان کرد اینجا لە کۆنگرەیەکی ڕۆژنامەگەری کۆبوونەوە کامێرا چرتەی هات ڤیددیو فڕێی هات پەیامنێرەکان پێنووسیان تیش کرد و کاغەزی خاوێنیان دەرهێنا هەمومان لە دەوری مێزێکی گەورە دانیشتین و لەبەر ئەوەیە بە تاالب لە هەمومان پیرتر بوو ڕوومان لێنا کۆنگرەکە بکاتەوە دەستی پێکرد خوشکینە، براینە، هاوڕینە. پێمان گوتبوو ئەم وشانە بۆ سەرەتای وتارەکەی لەبارن، پاشان لە خۆوە دەستی بە قسە کرد. با یەکتر بناسین، ئەمە ماڵمانە، ئەمەش خۆمانین. ئەمانەش بەناوبانگترین شاعیرمانن، پەنجەی بۆ وێنەکانی سەر دیوار درێژ کرد، باتیرایی کازاک، مەحموود سڵێمان هەمزە ئەفەندی چاویان بڕی بۆ میوەنان. ئەبوتالیب لەبارەی هەر یەکێکەوە هەندێک قسەی کرد. کێیە؟ لە چ نەتەوەیەکە؟ بە چ زمانێک نووسیویە؟ چۆن ژیاوە؟ بە چ ناوبانگی پەیدا کردووە؟ کە گەیشتە وێنەی خۆی هیچی خۆی تێک نەدا. ئەمەیش خۆم، بەڵام تکا وایە. تێمەگەن، وا تێمەگەن لەسەر دیوار هاتوومەتە خوارێ بۆ سەر مێز. لێرە لەسەر ئەم مێزەوە چوومەتە سەر دیوار. لە ماوەی ڕابردوودا کتێبی دووەمی داخستانی من پێشکەشکرا تا ئاڵلقەیەکی تر بە شادی و سەرفرازیتان